ئاماژەیەک دەکەم بە ڕوکنی پێنجەمی ئیسلام کە جێبەجێکردنی حەجی ماڵی خوایە لەو کاتەی کەوا لە خزمەتانەم یەکێک لە پایەکانی ئاینی ئیسلام بریتیە لە بەجێهێنانی فەرزی حەج و عەمرە پێناسەی حەج بریتیە لە ڕۆشتن بۆ ماڵی خوا بۆ کەعبەی شەریف لە شاری مەکە و بەجێهێنانی هەندێک ئەحکام و ئەرکان لەگەڵ نیەتدا بەپێی نیەتێکی مەخصوص بۆ حەج و عەمرە یا بۆ حەج یا بۆ عەمرە ڕۆشتن بۆ کەعبە و ماڵی خوا بەیت اللهی الحرام لە مەککە ئەوە پێ وترێ حەج یعنی کەلیمەی حەج بریتێ لە قەسد و لە زیارەت بڕۆی بۆ ئەوێ و نیەتی شو هەبێ عەمرەش وەک حەج وایە بەڵام جیاوازیە هەیە لە بینی حەج و عەمرە لە عەمرەدا ڕەجمی شەیتان و وەستانی عرفەی ڕۆژی عرفەی تیا نییە و عەمرە ساڵ دوانزەمانە دەکرێ هەموو کاتێ ئەکرێ عەمرە بەڵام حەج چەند ڕۆژێکی دیاری کراوە کەوا لە مانگی ذی الحجە دایە لە مانگی قوربان دایە و ئەبێ لە ڕۆژی نۆی مانگ کە ڕۆژی عارەفەیە ئەوەی کە پێڵێن حاجی و ئەیەوێ حەج کا ئەبێ لە کێوی عارەفە وجودی ببێ بەشێ لە ڕۆژ و بەشێ لە شەو لەو شوێنە بمێنێت حەج و عەمرە فەرزن بە ئایەتی قورئان و بە فەرموودەی سەحیحی پێغەمبەر و بە ئیجماعی عولەما یانی حوکمی حەج و عەمرە فەرزە لەسەر ئینسانی مسلمانی باڵغی عاقڵ کە ئیمکانی هەبێ و بتوانێ بڕوا ئەو فەرزە جێبەجێ بکا لە تەمەنیشدا یەک جار فەرزە حەج و عەمرە لە هەموو عومری ئینسانا یەک جار فەرزە کە بڕوات ئەو فەرزە جێبەجێ بکا وە زۆر گرنگە مسوڵمانە دەوڵەمەند و دەسەڵاتدارەکان لە پاش حەج و عەمرەی فەرز ئیتر مەشغوڵ نەبن بە حەجی سونەت و بە عەمرەی سونەتەوە بەڵکو لە ڕێگای هاوکاری هەژاران و پێگیراوانەوە خەیری گەورە بەدەست بێنن ئەگەر چەند ساڵ جارێک بڕوات عەمرێ بکا قەی ناکا مەسەلەن کابرا زۆر دەوڵەمەنە دەسەڵاتی هەیە خێری زۆرەکا یارمەتی دراوسێ ئەدا کۆمەکی مزگەوت و قوتابخانە و خەستەخانە و ئەوانە ئەکا بەڵام هەر حەزیشی لێیە چوار پێنج ساڵ جارێ بڕۆ ئەگەر ئیمکانی بوو حەجێ یا عەمرێ بکا عەیبی نییە بەڵام هەموو ساڵێ چەند جارێ بڕۆی ئەوە بەڕاستی بۆ ئەم زروف و زەمانەی وڵاتی ئێمە و میلەتی ئێمە لەوەچێ نەشیاو بێ و باش نەبێ و جێگەی قسە بێ، چونکە خەڵکێکی زۆر برسی و نەخۆش و نەدار بە دەوری ئەو بەڕێزەدان، باش وایە ئاگای لەوان بێ و وا دەستگیروەی ئەوانە بکا. حەج لەسەر مسڵمان یەک باڵغ بێ، عاقڵ بێ، ئەمە سێ. و توانای هەبێ حەج ئەنجام بدا بە جیسمی و بە ماڵ ئەمە ئەو شتانەی کەوا پێویستە لەو کەسەی حەج دەکا ئەبێ ئەم مەرجانەی تیا بێ مسلمان بێ باڵغ بێ ئەگەر مناڵ بێ مناڵ بێ حەجەکەی بۆ دروستە بەڵام حەجی فەرزی لە کۆڵ ناکەوێ مناڵێک پێش باڵغ بوون لەگەڵ باوکو دایکیا بڕوا بە کۆڵی دایکیەوە بێ حەج حەجەکەی دروستە بەڵام حەجی فەرزی لە کۆڵ ناکەوێ دوایی کە باڵغ بوو ئەبێ حەج بکا بۆیە ئەڵێن باڵغ بێ عاقڵ بێ ئەگەر کەسێک خاوەن پێداویستی بێ عەقڵی تەواو نەبێ بەکوردی شێت بێ ئەوانە با بڕێین ڕێکەوێتە ئەوێ و ئەو فەرزانە جێ بەجێ کا ئەوە لەسەری واجب نیە بەڵام خۆ خێری ئەگا بەس واجب نیە لەسەری ئەگەر نەیکا گوناحبار نابێ ئەوەی کەواتە ئەوەی نەدارە ئەوەی نیەتی حەجی لەسەر واجب نیە ئیتر نابێ زۆر لە خۆی بکا بگەڕێ بۆ ئەوەی ئەویش چاو لە خەڵکا بچێ بۆ حەج و بۆ عەمرە مادەم نیتە تەواو یەکێک لە من استطاع الیه سبیلا بە ئایەتی قورئان کە بتوانێ هەم بە جەستە بیکا هەم بە ماڵ و سامان بتوانێ خەرج کێشێ و بڕوات و بێتەوە ئەی ئەگەر ماڵت نەبوو بۆ زۆرەکەی لە خۆت بۆ حەزەکەی حەجێ بکەی ئەمرێ بکەی بە پارە مەیکە ماوەتەوە سەر ئەوە ئێستا لە باتی خەڵک حەج زۆر ئەکرێت یەعنی حەج بۆ باوکی ئەکا حەج بۆ کاکەی ئەکا حەج بۆ دایکی ئەکا حەج بۆ باپیرەی ئەکا حەج بۆ فڵانەکە بۆ فڵانەکە بۆ فڵانەکە ئەوە زانین لە شەرعی خوا ئەوە جێگەیە بێتەوە ئەبێ ورد ئاگامان لەم مەوزوعە بێ ئەگەر کەسێک ڕۆژێک لە تەمەنیا لەو ڕۆژەی باڵغە بێ حەجی لەسەر واجب بوو حەجی لەسەر فەرز بوو یعنی مسلمان بوو باڵغ بوو عاقڵ بوو پارەی هەبوو ئەیتوانی بڕوا حەج کا و بەس نەیکرد ئەم کەسە قەرزاری حەجە ئەبێ حەج کا ئەی گەر مرد ئەبێ حەجی بۆ بکرێ ئەی گەر کەساس بوو لە جێگا کەوت ئەبێ لە باتی ئەو یەکێ حەج بکا مردبێ هەرەبێ حەجی بۆ بکرێ نەخۆش بێ و پیر بێ و کەساس بێ و نەتوانێ ئەبێ حەجی بۆ بکرێ ئەی ئەگەر کەسێ بە فەقیری مردبوو ئێستا کوڕەکە ئێوێ حەجی بۆ بکا کچەکە ئێوێ حەجی بۆ بکا پێویست ناکە پێویست ناکا ئێمە لە دا دایە حەوا و باوە ئادەمەوە بێین هەرچیمان مردووە لەبەرەوەی دەوڵەمەنین وەڵا حەج بۆ ئەوەکەم و حەج بۆ ئەوەکەم و حەج بۆ ئەوەکەم و هەشت وەرەقە و پێنج وەرەقە و دە وەرەقە ئەنێرێ لەوێ وەرەقەیەکی بۆیە نەوەڵێ حەجم کرد بۆ عێل و عەشرەتەکەم پێویست ناکا نییە شتی وان نییە حەجی لەسەر نییە ئیتر تۆ بۆ ئەم تەنگی بێ زۆرە ئەکێشی ئەم فیزە چیە ئەیکەی فڵانە کەسی من تێ ئیسکی خۆی نانی نەخوارد حتا لە ژیانا بوڕایە کرد بە دوای گوێدرێژێکەوە بە پاچەکۆڵەیەکەوە بە بنێشکردن بە باغداری بە خزمەتکاری ئێستا بۆ بێ من فیسکەم بڵێم حەجی بۆەکەم حەجی لەسەر نییە چۆن ئەگەر کەسێک پانزە ساڵ تەمەنی کردووە و ڕۆژێ ڕۆژووی نەگرتووە نابێ مناڵەکانی بڵێت وەڵا دایک و باوکمان پانزە ساڵ ڕۆژووی نەگرتووە لە یەکسەم ڕۆژی لە دایک بوونیوە تا عەمری بووە بە پانزە ڕۆژ ئێستا ئێمە ڕۆژووەکەی بۆ ئەگرینەوە حەجیش هەر وایە لەسەری نییە ئیتر پێویست ناکا برای دەوڵەمەند کاکی دەوڵەمەند پێویست ناکا بڵێ حەجەکەم بۆ باپیرەم بۆ مامەم بۆ کێ بۆ کێ ئەمە پێویست ناکا دوو ئەو کەسەی کەوا حەزەکا لە باتی خەڵکی تر مەرجی هەیە خۆروا گۆترە نییە کەسێک کە حەجەکە لە باتی یەکێکی تر ئەبێ ئەو کەسە جێگەی ئەمانەت بێ ئەمانەت ئەوە یەک دووە بێ خۆی حەجی کردبێ خۆی حەجی کردبێ ئادابی حەج بزانێ و یەقینت بێ ئەو ئەو ڕکنانە ئەنجامەدا لە باتی ئەو کەسێکەوە تۆی نێری ئەمە ئێستا بەڕاستی شتێ دروست بوو وەکو مۆدەگەرێتی وایە وەکو مۆدێل وایە هەر کەسی ئەڕوا سەد حەج لەگەڵ خۆی ئەبا پەنجا پارە لەگەڵ خۆی ئەبا و بۆ خۆی وەڵا حەجم کردو حەجم کردو ئەوانە لەبەرەوەمە وا ناکرێ ئەو کەسەی واجبی حەجە ئەبێ شەخسێ ڕابسپێرین پێی بڵێن بیکەین بە وەکیل فڵان تۆ حەجت کردووە بەڵێ دەی ئەمساڵ کە تۆ وەکیلی خەڵک ئەبەی بۆ حەج یا تۆ زانایەکی ئاینیت مرشدی حەجی یا تۆ سایقێکی یا تۆ فڵانەکەسی بە هەر وەسیلەیەکی شەرعی ناوت دەرچووە بۆ حەج ئەمساڵ بۆ خۆت حەج مەکە باوکی ئێمە واجب الحەج بووە دایکی ئێمە واجب الحەج بووە مردووە حەجی بۆ بکە ئێمە ئەو زەحمەتەی ئەیکێشی تا ئەڕۆیتە ئەوێ و یەیتەوە ئێمە لە خزمەتتاین خەرجی و زەحمەت و مەسرەفی تۆ ئەکێشین هەموو علەمایان لەسەر ئەوەن نابێ مامەڵە بکرێ ئەو کەسەی حەجەکا بۆ خەڵکی مامەڵەی لەگەڵا بکا بە ئەوەنە وەرەقە بۆتەکەم و بە ئەوەنە بۆتەکەم و فڵان زیاتری ئاو فڵان نابێ ئەبێ نیازی ئەوە بێ بڕا خوا لە خۆی ڕازی بکا ئەبێ حەج بکا حەج ئەو کەسەی کەوا ئەڕواتەوە بۆ حەج نیەتی حەجی هەبێ بەڵام وەختی یەخەی پێگرن بڵێ هاوکاری ئەم ماڵە مسلمانە ئەم برایە ئەم خوشکەم ئەکەم لەبەر خوا یارمەتی ئەدەم ئەو فەرزەی ئەو نەیتوانیوە جێبەجێی بکا من لە بەدەلی ئەو جێبەجێیەکەم ئەوانیش یێن ناڵێن پارەی حەجەکە ئەوەنێ ئەدەینێ نا ئەڵێن ئەو مەسرەف و خەرجەی کە تێچێ ئێمە ئەیگرینە ئەستۆ بەس جەنابت ئەو فەرزەمان بۆ ئەنجام بدە چونکە تۆ ئەتوانی بڕۆی ئێمە ناتوانین تۆ حەجت کردووە بۆ خۆت ئێمە نەمان کردووە یعنی بەم جۆرە نییە ئێستا کابرا ئەڕوا واسطەیەکە مەلا بێ یاوەکو کەسێکی تری دکتۆر بێ یا کارمەندێکی حکوومەت بێ کە لە ڕێگەی ئەو قاڤە لەبەرئەوە هەم بەو خەڵکە ئەڵێم کە خەڵک ڕاسپێرن بۆ حەج کردن لە باتی باوکیان یا دایکیان هەم بەوانە ئەڵێم حەج بۆ خەڵکەکەن نیەتەکەت لە سەدا سەد بۆ خوا نەبێ گوناحت بۆ مێنێتەوە ئەجرت بۆ نانووسرێ حکمەتی حەج چییە؟ حکمەت لە حەج و عەمرەکردن چییە؟ یعنی هەفتەی پێشوو باسی ڕۆژوم کرد بۆ خوا ڕۆژی فەرز کردووە لەبەرچی ئێستا ئەڵێم بۆ خوا حەجی فەرز کردووە لەسەر مسلمان بۆ بێ مسلمان حەجکا بۆ بێ لە سینەوە لە ڕووسیاوە، لە ئوسترالیاوە، لە کوردستانەوە، بۆ ئەبێ پیاوێکی فەقیر، باخەوانێکی هەورامان، وڵاخدارێکی ئەو شارە زوورە، بۆ ئەبێ بڕوا بۆ مەکە و مەدینە سی سێ هەزار دۆلار، چوار هەزار دۆلار خەرج کا؟ بۆ ئەبێ؟ حیکمەتی چییە؟ خوا موحتاجی ئەمەیە؟ نا. حیکمەت لە حەج جێبەجێکردنی بەندایەتی منی بەندەیە بۆ خوای خالیق و خاوەنم دووهەم ڕوکنێکی دینەکەم کە پێنج پایە و کۆڵەکەی هەیە ئیسلام نایەتە دی ئەگەر توانیم ئەو مەرجانەم تیابوو تا ئەو ڕوکنە ئەنجام نەدەم نابمە مسلمانێکی تەواو دینەکەم پێنج پایە و کۆڵەکەی هەیە، من ئەگەر بتوانم حەج بکەم و نەیکەم، دینەکەم نوقسانە، لێم وەرناگیرێ، ئەگەر باوەڕم پێی نەبێ پێی کافر ئەبم و باقی عیبادەتەکانی تریشم وەرناگیرێ. سێیەم، ئەنجامدانی شیعارێکی موسڵمانانە، ومن یعظم شعائر اللە فانها من تقوی القلوب ساڵی جارێک کۆبوونەوەیەکی سەرتاسەری جیهان لە شاری مەککە ئەبەسرێ هەموو گەل و نەتەوە و چین و توێژێکی ئەم سەر زەویە ڕەنگی جیا زمانی جیا کلتوری جیا حەزارەتی جیا کۆببنەوە لەوێ مۆتەمەرێکی گەورەیە ئەم موئتەمەرە بەداخەوە گەلانی ئیسلام نەیانتوانیوە سوودی لێ وەربگرن، وڵاتی سعودیەش نەیتوانیوە بە گوێرەی پێویست بەکاری بێنێ بۆ خزمەتی ئیسلام، بەڵێ بەکاریان هێناوە بۆ خزمەتی وڵاتی خۆیان و بۆ دەوڵەمەند بوون، بەڵام بۆ خزمەتی دین و گەلانی دنیا ئیستیفادەی لێ نەکراوە. ئەبێ لەوێ موسڵمانان یەک بناسن، لە حاڵی یەکتری تێبگەن، بزانن ئەو گەلانەی دنیا چییان لێیەت، چی ئەگوزەرێ، ئاگایان لە یەکتری بێ، هاوکاری یەکتری بکەن، بە دەمی یەکتریوە بن، دوعا بۆ یەکتری بکەن، دڵی یەکتری بدەنەوە. سەرەڕای ئەمانە حەج سوود و قازانجی مادیشی تیایە. یشهد منافع لهم ئایەتی قورئانە بۆ ئەو کەسەی ئەڕوا حەجەکە مەنفعەتی مادیشی دەستکەوێ لە ڕووی مادی و قازانج بکە خۆمان وەسا و پارە سەرفەکە بەڵێ پارە سەرفەکە بەڵام جاری وایە بە چەند قات خی گەورە جەزایە داتەوە و جێگەی بۆ پڕکاتەوە خۆ دوایی شت کڕین و شت فرۆشتن حرام نییە ئەگەر ئینسان بۆ خوا چوو بۆ حەج و فەرزەکانی ڕێکوپێک جێبەجێ کرد هیچ عەیبێکی تیا نییە تجارەت و بازرگانی لە حەجا. مەرجەکانی قبوڵبوونی حەج بۆ ئەوەی حەجی هەر کەسێ قبوڵ بێ ئەمرەی قبوڵ بێ یەکەم ئەبێ نیەتە تەنها ڕەزامەندی خوا بێ بۆ ناو شۆرت نەچی بۆ ئەوەی خوا لە خۆت ڕازی کەی ئەوە گرەوەکەی بردووەتەوە. دووهەم، بە پارە و ماڵی حەڵاڵ ئەبێ حەج و عەمرە بکرێ، ئەگینا خوا ئەفەرمێ لەبەیکی خۆت بۆ خۆت، لا لبیک ولا سعدیک. ئەی ئەو کەسەی ناوە نووسی هەوڵە دەی بۆ حەج، ئەبێ سامانەکەت، پارەکەت حەڵاڵ بێ، حەڵاڵ بێ. پارەی وەزیفە، ئەگەر وەزیفەکە رێکوپێک نەبێ پارەکەی حەڵاڵ نییە. حەڵاڵ نییە تۆ ملیۆنێ دینار وەربگری و دەوام نەکەی دوای بەم ملیۆنە بڕۆی حەجکەی نە ئەگەر کوڕەکەت لە ئەوروپا لە مەطعمێکا ئیشکا گۆشتی بەراز بفرۆشێ پەنجا وەرەقەت بۆ بنێرێتەوە تۆ نابێ بڕێ حەجی پێ بکەی بڵێن پارە حەرامە ڕۆوە تۆ بەراز مەفرۆشە مریشک بفرۆشە ساوار بفرۆشە بەڵام لە باکێ پەنجا رەقەم بۆ بنێری من پارە بۆ ئەنێرم با کوڕەکە نەچێ بۆ دۆزەخ نەچێ بۆ جەهەنم ئەبێ پارەکەت حەڵاڵ بێ داهاتەکە دەبێ حەڵاڵ بێ ئینجا حەجەکە دروسە سێم حەقی کەست بەسەرەوە نەبێ پیاوێک قسەیە جوانی کرد وتی ئەرێ مامۆستا جاران کابرا کە ئەچوو بۆ حەج ماڵە و ماڵ ئاوایەکەی خۆیان و ئەم شارە زورە گەڕا لەگەڵ کیا دێنی و مەرحەبای و مامەڵەیان بووە ئێسا هەڕوا بۆ حەج وێتۆ مێشە میوانی نییە ئەو قسەیەکی ڕاستە ئەبێ بزانی ئەو کەسانەی کەوا سەر و بەرتانەیە بە یەکەوە دراوسێتە مامەڵەتان بۆ بە یەکەوە خزمتە حەقی هەیە بەسەرتەوە حەقەکەی بیتێ یا گەرنی خۆتی پێ عذاب بکەیت کابرا سی ساڵە میراتی خوشکەکەی ئەخوا مارەی ژنەکەی ئەخوا ساڕۆ حەجەکا وێتۆ ئەسڵەن وەکو بەرزەکی بانانیش بۆی دەرەچێ وا نابێ کاکە گیان ئەبێ حەقی خەڵکت بەسەرەوە نەبێ ئەبێ قەرزی خەڵکت بەسەرەوە نەبێ ئەبێ ماڵی خەڵکت نەخوارد بێ ئەبێ خیانەتی لە خەڵکی نەکرد بێ کردوتە بڕۆ بڵێ کاکە گیان حەقێک و بەسەرە گردن مازداکە ناشتوانی بیڵێ پێی بڵێ بڵێ ناتوانم بیڵێم گردن مازداکە ئەگەر مادەیە بیدەرەوە ئەگەر قسەیە بڵێ قسەم پێ وتوی بڵێ غیبەتم کردوی وتم من پیاوە منافقە بێدینە ئەوم پێ وتوی کاکە گردنی مازداکە لەبەر خوا خاڵی چوارم هەموو مەرجەکان لە ماڵ دەرەچی لە ئیحرام بەستن و لە نیەت هێنان و لە تەواف و لە سەعی سەفا و مەروا و لە ڕەجمی شەیتان و لە مانەوەی عەرەفە و لە هەموو ئەوانە لە سەرتاشین و هەمووی ئەبێ رێک و پێک جێبەجێی بکەی ئینجا حەجەکەو قبوڵە خاڵی پێنجەم کە گەڕایتەوە پابەند بیت بەو وەعد و بەڵێنانەوە کە داوتە بەخوا لە حەجا نەک خۆو بکوژی بۆەوەی حەجەر ئەسوەد ماچکەی دەسی لێگیر بێ بەڵام لێرە قۆڵی خەڵک ئالیا دەربێنی لێرە چاو بەست لە خەڵکی بکەی، لێرە خواردنی گەنیو بفرۆشی، لێرە دەرمانی بەسەرچوو بفرۆشی، لێرە فێڵ بکەی، لێرە پشتگیری زاڵم بکەی، کاکە خۆو مەکوژە بۆ حەجەرلەسوەد، حەجەرلئەبیەزێکی ئەو شارە زورە ماچ کە، بەس دروست نیە ها، بەس حەجەرلەسوەد لەسەر ئەرزا دروستە ئەویش لەبەرەی پێغەمبەر ماجی کردوە. کەوا ئەڵێم ئەوە یانی لێرە بەرد بکێشە بەڵام مەڕۆ بۆ ئەوێ دوایی ڕۆشتی هاتیتەوە لێرە پیاوێکی خراپ نا ئەبێ کەچی بۆ حەج هاتیتەوە پێ تۆ دیار بێ حەمامت کردووە حەمام پێغەمەری خوا فەرمی ئەوەی حەج بکە صلی الله علیه وسلم و دەمی پیس نەبێ و جنێو فرۆش و قسەی خراپ نەکا وەکو ئەو ڕۆژە لە دایک بوو ئاپاکە بێتەوە لە حەقی خوا دەی تۆ هاتیتەوە هەم تێتی ئەڵکیتەوە دەست پێکەیتەوە چۆ نەبێ ئا چەند خەڵک لێ یەکە هەر دەمەدریت کورە مامەسا مەلایشە بە مناڵ خۆ تۆ مەلای بەوەڵێ خۆ حاجیە خۆ سەیە خۆ سۆفیە خۆ دەروێشە خۆ ئیسلامیە خەڵکە ها کەواتە من و تۆ نابێ بین بە پەڵەی ڕەش بۆ دینەکەمان ئەبێ وەکو مغناطیس خەڵ ڕاکێشین بۆ دینەکەمان قوربان یا مەڕۆ یا کە ڕۆشتی هاتیتەوە پابەند بە بە بەو مەراسیمەی کەوا ئەنجامت داوە تۆ ڕەسمی شەیتانە کرد ڕۆژی سەد جار لەگوێ شەیتانەکەی دڵی دایکە عاج دەکەی دڵی باوکە عاج دەکەی دڵی دراوسەکە عاج دەکەی حرامە خۆی بەرتی لە دەی تەیدی زاڵ مەکەی کاکە ئەمە چەندی بەچەند لەگەڵ ئەو بەردانە ئیگریتە شەیتان داواکەم لە حکوومەتی هەرێم ئاستەنگ دروست نەکا بۆ حاجیان بۆ ئەمرەکاران بە تایبەتی ئەوانەی کە نەڕۆشتون کار ئاسانیان بۆ بکە گرانی نەکەن بە حکوومەت دەڵێم حکوومەت ئەم میلەتەی ئێمە کە زۆرێکی حەجی نەکردووە ئەزان خەتای چییە لە زمانی ڕژێمە سی و پێنج ساڵ لەبەر شەڕ نێڵە ئەوەی کەوا پیر نەبێ بچێ بۆ حەج لە بەرەوە کەوتوین بە سەریەکا ئێسا بڕۆ بۆ فلیپین و ئەندەنوسیا و مالیزیا و ئەوانە سەنغافورە هەمووی مناڵ بچکۆلە بچکۆلە و گەنجن بوکو زاوانیان بۆ حەج بەس وڵاتی ئێمە ڕژێم نەیەڵە خەڵک حەجکا لەبەر عەسکەری لەبەر ئەوە کەوتووە بە سەریەکە بۆیە کاراسانی بکەن زۆر گرانی مەکەن ڕێگریان لێ مەکەن ئەوەی کەوا حەجی فەرزی نەکردووە و ئەوەی ئەمرەی فەرزی نەکردووە ڕێگری لێ مەکەن ئاسانکاری بۆ بکەن بەخوای گەورە ئاسانکاریتان بۆ بکە کۆتایی وتارەکەم ئەمڕۆ دەی دووە بیست و دووی ڕێبەندانە سی و هەشت ساڵ لەمەو پێش گەلانی ئێران ئینقلابیان کرد شۆڕشیان کرد ڕاپەڕین لە ڕووی نیزامێکە زۆر دەسەڵاتدار، زۆر داپڵۆسێنەر، زۆر بەتوانا. جەیشی ئێرانی پێنجەم سوپا بووە لە ڕۆژهەڵاتی ناوەڕاست و دنیا. دەزگای ساواکی سیخوڕی ئێران ئەمەندە توند بووە، جارێ تر لاماوێک گێڕابێتمەوە لە حەفتا و چوارا لە ئێران بووین ئاوارە بووین تەلەبە بووم لە سەریاس لەگەڵ کوڕێکی ڕەفیقما ڕۆشتین بۆ ماڵی خزمێکی ئەوان ژنەکە نانێکی بۆ داناین پیاوەکەی لە ماڵۆ نەبوو پیاوی ئەو ژنە لە ماڵۆ نەبوو خزمی ڕەفیقەکەم ڕسمێکی شای ئێران و حەزرەتی عەلی لە ماڵەکە هەڵواسرا بوو شا بەستر بوو لە ڕسمەکەی حەزرەتی عەلی منیش وتم دادە جارێ ڕسم هەر دروست نییە وتی ئێ وتم ئەگەر نەبوایە باو لە خوارو بووە وتی مەمە ئاوای دەستی کرد بە دەمی وتی وس وس وس وس وتی دیوار موش دارد موش گوش دارد وتی دیوار مشکی واتی مشکیش گوێ هەیە ئاگاو لە خۆ بێ ژنی ساحە ماڵەکە پێی وتم وتی بۆ خورا نەکەیت سێوا نەکەیت یعنی ژنەکە ئەترسا یەکێک لەوێ خۆی داگرتبێ، ئەو نیزامە، ئەو سوپا، ئەو دەسەڵاتە کە دەیان ساڵ بە ئاگر و ئاسن حوکمی ئەو وڵاتی ئێرانە گەورەی ئەکرد، میللەت کە پڕ بوو، ئەڵێن جام کە پڕ بوو لێی ئەڕژێ، میللەتی ئێران، بە فارسی، بە کوردی، بە عەرەبی، بە تورکی، بە بلوجی، بە ئازەری، بە شیعی، بە سوننی، بە عەلمانی، بە ئیسلامی، بە یەهودی، بە مەسیحی، بە بەهایی، بە سابیئەی، هەموویان، هەموویان ڕاپەڕین. ڕاپەڕینێکی مەزن کە ئەتوانین بڵێین لە سەدەی بیستەما، میللەت زاڵ بوو بەسەر تانک و تۆپ و تەیارە و و بەسەر ئەوەی کەوا لە مەیانی تاران و شارەکانی ترا بە دەیان هەزار و پانزە هەزار خەڵک ئەشێررا ئەبوو بە ژێر دەبابەوە ئەکوژرا بەڵام خەڵک هەر لە مەرگ بەرشا کۆڵیان نەدا تاوەکو شایان فڕاند و شاربەدەریان کرد. جارێکی تریش لێرە گێڕامەوە، ئەگەر ڕەئیسی وڵات کەسی دڵسۆزی نەبێ زوو تێئاچێ. ئەڵێن یانی ئەوە قسەیە لە فەیسبووکا بینیومە ئایەتی قورئان نییە، ئەڵێن ئەم دەرباریانەی شای ئێران ڕەیز وزەرا و ئەندامانی مەجلیس و ئەوانە، شا پرسیاری لێکردن ئەرێ دەنگوباس چییە؟ لە بازاڕا موزاهەرە بوو. خەڵک جنێوی ئەدا ئەی قوربان دنیاڵی شامی شەریفە ئەلا حەزرەت خۆش بێ هیچ مشکلەیەکمان نییە ڕۆژێ دوان سیان چوار ڕۆژێ بانی کردە ئەو پیاوەکەی چێشتی بۆ لێنە ئاشپەزەکەی خۆی هی کۆشکی شا وتی ڕۆڵە وەرە دوو بە دوو وتی وەرە پرسیار دێکم ڕاست جواب مەدەیت وتی بەڵێ وتی بڕۆ بۆ بازاڕ بزانە چی ئەبینی و چی ئەبیسی ڕێک بۆم بێنەرەوە. کابرا چوو بۆ بازاڕ، چووە چایخانە چایەکی خوارد، چووە مەتعەم نانێکی خوارد، چووە ناو پاسوار بوو، چووە ناو پارک دانیشت، چووە لای ئاو ئاو ئاو ئاو ئاوانە گوێی گرت بزانە چییە کاکە ئەمە کەیس نیزامە ئەمە زۆر زاڵمە ئەمە بیدەی لە سێدارە وای لێ بکەی وا لێ بکەی ڕێک هاتۆ چوو وتی جەنابی شا وەڵاهی ئا ئەمە حاڵ و مەسەلەکەیە وتی، ڕۆڵە گیان، خەڵاتی کرد. وتی، ئەوە خەڵات؟ نانی دەستی زۆرم خواردووی، بڕۆ، بەڕێی خۆت و خواحافیزی بێ. بانگی کردە فەرەح پەهلەوی ژنی، وتی، ژنەکە و جانتا بێنە، بزانە چەنێ ئاڵتوون و تەڵا و پارە ئەگرێ، با بڕۆین. یەکسەر چوو بۆ مەتاری مەهراباد، سواری تەیارە بوون و لێیاندا ڕۆشتن. ئەها جاری وایە مەتعەمچیەکی دڵسۆز گەورەکەی خۆی ڕزگارەکە بەڵام ئەگەر وڵاتێ ماڵێ دڵسۆزی تیا نەبوو ئامۆژگاری بکە ئەو کاتە وای لێیە کە لێیە لە پرێکە ئەیا بە عەرزە وەکو زۆرێک لەو سەرانەی بینیتان لەو وڵاتانەی ڕۆژەڵاتی ناوەڕاستە کە چیان بەسەر هات گەلانی ئێران شۆڕشیان کرد. ئایەتوڵا خومەینی کە یەکێک بوو لە نەیارەکانی شا و چەند ساڵ لە زیندان و لە نەجەف و لە کوەیت و لە فەرەنسا و لە وڵاتانە بوو، هاتەوە لەو کاتە بۆ ئێران و ڕابەرایەتی ئەو شۆڕشەی کرد. تەبەن هەر ئەو نەبووە، بەڵام ئیتر ئەو بوو بە قائید، بوو بە ڕائید و هاوکاریشی هەبوو لە کورد و لە گەلانی تر و ئەوانە. هێنایان سی و هەشت ساڵە بەردەوامن جموری ئیسلامی ئێران دروست بوو ئینقلابیان کرد ئینتخاباتیان کرد مەجلیسیان دروست کرد ڕیز و زەرا و ڕێی جموریان دانا و تا ئێسا هاتووە ئێمەی کورد بە تایبەتی لە کوردستانی عێراق و بە تایبەتی تر لە هەڵەبجە زۆر قەرزاری ئەو وڵاتی ئێرانە و ئەو خەڵکی ئێرانین چونکە لە هەشتا و حەوت خەڵکی هەڵەبجە و مەنتیقەی شارەزوور ڕامان کرد ئەگەر سنووریان بۆ نەکردینایەتەوە زۆربەی زۆر زیندە بەچاڵە کراین وەکو ئەوانەی خەسەخانە لە هەشتا و هەشت و کیمیاباران هەموو سنوورەکانی ئێران کرایەوە بە ڕووی ئێمە خەڵکەکەیشی مردانە نەجیبانە جوامێرانە هات بە دەممانەوە ماڵی وا هەبووە چوار ماڵ لە ماڵیا بووە جلوبەرگی مناڵەکانی خۆی و جێگەوبان و حەمامی بۆ ئەو خەڵکە کیمیاوی لێدراوە خستە ئیختیاریان لە کۆڕەوەکە ساڵی نەوەد و یەک دوای ڕاپەڕین هەمیستان ئەو میلەتە لەگەڵ ئەو حکوومەتە لەگەڵ ئەو دەستگانە هاتن بە دەمی ئەم میلەتەوە لەبەرەوە من وەکو مەلا تاهیری بامۆکی وەکو خەتیبی ئەم مزگەوتە سوپاسی خەڵکی ئێران و حکوومەتی ئێران و گەلانی ئێرانەکەین لەسەر ئەو هاوکاریانەی پێشکەش بە ئێمەیان کردووە پیرۆزبایی شۆرشەکەیشان لێەکەین لە سی و هەشتەمین ساڵی سەرکەوتنیانە وە هەر لێرەوە لەم مینبەرەوە لەم میحرابەوە ڕووی دەم مەکەمە کاربەدەستانی ئێران بە تایبەتی ڕابەریان و مەسئولینی تر هەموویان داوایان لێ یەکەم ئاگایان لە خوا بێت خوایەک شای بە چۆکا هێنا هەر کەسێکی تریش هەبێ ئەگەر حەقی خوا و حەقی خەڵک جێبەجێ نەکا حاڵی خەتەرە بۆیە داوایان لێ یەکەم مافی گەلانی ئێران بدەن هەموویان بە کورد و بە تورک و بە عەرەب و بە ئازەری و بە بلووج و بە هەموویانەوە، بە شیعە و بە سوننەوە، بە عەلمانی و بە ئیسلامییەوە مافی گەلان بدەن و داوا ئەکەم لێیان لە خۆیانی نەشێوێنن وەک ئەوەی ئێمە لە خۆی شێوان، چوو بە گژی سی و یەک وڵاتا، دوای ئەوەی هەشت ساڵ شەڕی ئێرانی کرد، دوای ئەوەی شەڕی کوەیتی کرد، چوو بە گژی ئەمەریکا و هەموو ئەورووپا و سی و یەک وڵاتا. لێمان بوو بوو بە فسپاڵەوان وای لێ کردین سێ دۆلاری ئەمەریکی یەک دیناری عێراقیە کرد سێ دۆلاری ئەمەریکی یەک دیناری عێراقیە کرد ئەو کاتە ئێستا بڕۆ بزانە چیمان لێ هاتووە نە ناومان ماوە نە قیمەتی پارەمان ماوە نە مێژوومان ماوە نە کلتورمان ماوە نە دین و نە مەزەبمان ماوە حچمان نەماوە هەمووی بە بقربانی ساخەسەری سەدام بۆیە داوایان لێ یەکەم بە تەنگ ئەو میلەتەوە بن، بە تەنگ جوانانی ئەو وڵاتەوە بن و وڵاتەکەیش شەڕی لابەلایی بۆ دروست نەبێ، بە حیکمەت و بە حەکیمانە ئیدارەی ئەو وڵاتە بیکەن و مافی گەلان بدەن، گەورەترەبن، بەهێزترەبن، بەڕێزترەبن، خوای گەورەو پەروەردگار ئێمەش موەفەق کا عاقیبەتمان خێر بکا خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ خوا لە گوناهی مردوەکانمان خۆش بێ خوایە نەخۆشەکانمان شیفا بدەی خوایە ئەوەی داوای دوعای خێری لێ کردوین خوایە شیفایان بدەی هەر دەردێکیان هەیە چارەسەریان بکەی قەرزارن قەرزیان بار بکەی نەدارن فریایان بکەوی کێشە لە ناو ماڵیان هەیە حەلی بکەی خوایە بە هانا و هاواری گەلی مسلمانەوە بێ لە هەموو دنیا گەلی کوردی مسلمانیش لێرە و وام وڵاتە پارێزی لە هەموو شەر و نەهامەتیە ئەقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا آمين